بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێ لە ئاگری دۆزەخ دوور بیت بە دووری حەفتا پاییز پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرموویەتی هەر کەسێ یەک ڕۆژ بە ڕۆژوو بێت لە پێناوی خوددا ئەوە خوددا بەقەد حەفتا پاییز دەموچاوی ئەو کەسە لە ئاگری دۆزەخ